فارتقب یوم تاتی السماء بدخان مبین. ساتۆ ئەی محمد چاوەڕوانی ڕۆژێ بە ئاسمان دووکەڵێکی دیار و ئاشکرا ئاهێنێ مەبەست لە ساڵی قاتی و برسێتیە چونکە لە کاتی وادا ئادەمیزادی برسی لەبەر لاواز بوونی هێزی بینایی خۆی ئاسمانی وەک دووکەڵێکی خەست دێتە پێش چاو یان مەبەست ئەو دووکەڵێ ڕۆژی قیامەت دنیا داگرێ انا لهم الذکری وقد جاءهم رسول مبین ئەمانە چۆن بیرەکەنەوە و عیبرەت بەمە وەرەگرن و ئیمان دێنن لەکاتێکا کە پێغەمبەرێکیان هاتە سەر هەموو شتیکی بەتەواوی بۆ ڕوون کردنەوە مەبەست لەو پێغەمبەرە حەزرەتی محمدە انا کاشفو العذاب قلیلا انکم عائدون بەڕاستی ئێمە کەمێک ئەو سزایەتان لەسەر لا ئەدەین بێگومانیش ئێوە کەللە ڕەقن و سەرەنجام هەر ئەگەڕێنەوە بۆ سەر کافری و کەللە ڕەقیەکەی خۆتان. بەڕاستی ئێمە بەر لەم کافرانەی مەککە تاقمەکەی فیرعەونمان تاقی کردەوە بەوە کە پێغەمبەرێکی خاوەن پایەی وەک موسا هاتە سەریان. ئەن ئەدوو ئیلەیە عیباد اللە ئیننی لەکوم ڕەسول ئەمین. وتی، ئەو بەندانەی خوام بدەنەوە کە بەنی ئیسرائیلەکانن، من بەڕاستی فروستادەیەکی ئەمینی خوام هاتووم بۆ لاتان بۆ ئەم مەبەستە. کە بە دەست فیرعەونەوە ئەیانچێشت. بەڕاستی فیرعەون کابرایەکی لووتبەرزی لە سنوور دەرچووی بەلەسەبوو بوو. ولقد اخترناهم علی علم علی العالمین. بەڕاستی ئێمە بەنی ئیسرائیلمان هەڵاوێردبوو بەسەر هەموو خەڵکی تری سەردەمی خۆیانا و ئەمانزانی شایەنی ئەوەن هەڵیانوێرین. ئێوە، ئەی محەممەد و ئەی ئەوانەی ئیمانتان پێ هێناوە، ئەگەر ڕاست دەکەن مرد و زیندوو کردنەوە هەیە، باوباپیرانمان بۆ زیندوو کەنەوە و بیان هێننە بەردەممان. ئەمەیش پاشماوەی قسەی هاوبەش بۆ خوا دانەرەکانە کە بە پێغەمبەریان وتووە. ئەهم خەیر ئەم قەوم تبع والذین من قبلهم اهلکناهم انهم کانوا مجرمین. ڕۆژی لێکجۆکردنەوەی ڕاست و چەوت ڕۆژێکە هیچ دۆستێ سوودی بۆ دۆستی خۆی نابێ و کەسیان لە لایەن کەسەوە یارمەتی نادرێ. الا من رحم اللە انه هو العزیز الرحیم. مەگەر کەسێ کە خوا میهرەبانی لەگەڵ نواندبێ لەبەر ئەوەی کە خاوەن باوەڕ بووبێ و لێی بووردبێ و تکای تکاکارانی لە بارەوە قبووڵ کردبێ. بەڕاستی خوا خاوەن عیززەت و بەڕەحم و میهرەبانە. بۆ گاڵتە پێکردن و سەرکۆنە کردنیش پێی بڵێن، دە فەرموو بیخۆ و بیچێژە، تۆ بەڕاستی گەورە و خاوەن شان و شکۆی. ان هذا ما کنتم به تمترون. بەڕاستی ئەمە ئەوەیە ئێوە کاتی خۆی گومانتان لێی هەبوو باوەڕتان پێناکرد. جل و بەرگی ئاوریشمی ناسک و ئەستوور لەبەرەکەن و لە بەرامبەر یەکەوە دائەنیشن. کذلک وزوجناهم بحور عین. مەسەلەکە بەم جۆرەیە و حۆری سپی ڕەنگ و چاو گەورەیشیان لێ مارە ئەکەین و پێکەوە ئەیانکەین بە هاوجووتی یەک. ابن عباس ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر دڵێک کە قورئانی تێدا نەبێ و خاڵی بێ لە یاد و زیکری خودا وەک کەلاوە کۆن وەهایە.